بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەو خەڵکە دەربارەی چی لەیەکتر دەپرسن؟ دەربارەی هەواڵە گەورە و گرنگەکە کە ڕۆژی قیامەتە. لە حاڵێکدا کە ئەوانە ڕا و بۆچوونیان جیاوازە دەربارەی، نەخێر وا بۆیان نالوێت، لە داهاتوویەکی نزیکدا خۆیان دەبیننەوە و هەموو ڕاستییەکانیان بۆ دەردەکەوێت، بەڵێ، لەوەو دوا لە داهاتوویەکی نزیکدا خۆیان دەبیننەوە و ڕاستییەکانیان بۆ دەردەکەوێت. پێش باسی قیامەت، پەروەردگار گەشتێکیان بەناو دروستکراوان و دیاردەکاندا پێدەکات و دەپرسێت، ئایا زەویمان وەک لانکە بۆ فەراهەم نەهێناون؟ ئایا کێوەکانمان وەک مێخ بۆ دانەکوتاون تا زەوی بپارێزرێت لە فشاری بورکان و ماددە تواوەکانی ناو ناخی، هەروەها تا لەنگەری ڕابگرێت و چەندەها سوودی ترتان پێ بگەیەنێت؟ ئایا ئێوەمان بە جووت دروست نەکردووە؟ خەوتنمان بۆ نەکردوون بەهۆی سرەوتن؟ ئایا شەوگارمان بۆ نەکردوون بە داپۆش هەر وەک پۆشاک تا تیایدا بشاردرێنەوە؟ ئایا ڕۆژیشمان بۆ نەکردوونەتە کاتی بەدەستهێنانی ڕزق و ڕۆزی؟ ئایا حەوت چین ئاسمانی بەهێز و پتەومان بە ڕاسەرتانەوە دروست نەکردووە؟ چرایەکی پڕشنگدارمان بۆ فەراهەم نەهێناون کە مەبەست خۆرە؟ ئایا لە هەورە گوشراوەکان بارانێکی زۆرمان نەباراندووە تا بەهۆی ئەو بارانەوە جۆرەها دانەوێڵە و ڕوەک بڕوێنین، هەروەها چەندەها باخی چڕ و پڕ و لەیەک ئاڵاو بەدی نەهێناوە؟ ئینجا دێتە سەر باسی هەواڵە گرنگ و سامناکەکە. بەڕاستی ڕۆژی جیاکردنەوە کاتێکی دیاری کراوە بۆ جیاکردنەوەی چاکان لە خراپان، ئیمانداران لە کافران، ستەمکاران لە ستەم لێکراوان. ئەو ڕۆژەی کە فوو دەکرێت بە سووڕدا، جا پۆل پۆل و دەستە دەستە بەرەو مەیدانی لێپرسینەوە بێ پەروا دێن. ئاسمان دەکرێتەوە و دەبێتە دەروازە و دەرگا بۆ دابەزینی فریشتەکان. کێوەکانیش هەڵدەکەنرێن و دەڕۆن بە ئاسماندا وەک تراویلکە و سەرابێکی گەورە. بێگومان دۆزەخیش دەمێکە چاوەڕێی ئەو ڕۆژەیە و خۆی بۆ مەڵاس داوە، دەبێتە مەنزڵگای خودانەناس و یاخییەکان، هەزارەها ساڵی دوورودرێژ و نەبڕاوەی تێدا دەبەنە سەر، لە ناویدا ناچێژن فێنکاییەک یا خواردنەوەیەکی بەتام، جگە لە ئاوی لە کوڵ و کێم و زوخاو کە ئەوەش پاداشتێکی لەبار و پڕاو پڕە بۆ خودانەناسان چونکە ئەوانە کاتی خۆی بەتەمای ئەم ڕۆژە و لێپرسینەوەیە نەبوون حەزیان لە باسی نەدەکرد بەڵکو زۆر بەتوندی دژایەتی ئایەتەکانی ئێمەیان دەکرد و بەدرۆیان دەزانی ئێمەش هەموو شتێکمان لەسەریان سەرژمێری کردووە و بە وردی تۆمارمان کردووە، پاشان پێیان دەوترێت، دەبچێژن، ئەی خودا نەناسان، لە سزا و ئازار و ئەشکەنجە بەولاوە، جا هەرگیز هیچی ترتان بۆ زیاد ناکەین. بەڕاستی بۆ خوداناس و پارێزکاران سەرفرازی و خۆشی و شادی و کامەرانی فراوان ئامادەیە، چەندەها باخچەی جوان و جۆری ترێ، لەو جێگە و ڕێگە خۆشانەدا هاوسەر و هاودەمی ئافرەتانی سینە جوان و دیمەن جوان هاوتەمەن ئامادەیە لەگەڵ کاسەی پڕ لە شەرابی تایبەتیدا. لەو بەهەشتەدا هیچ جۆرە قسەیەکی پڕ و پووچ و درۆ و دەلەسەیەک نابیستن، ئەمەش هەمووی پاداشتێکە لەلایەن پەروەردگارتەوە ئەی ئیماندار، بەخششێکە بە حسابێکی ورد دەبەخشرێت بە بەختەوەران لەلایەن پەروەردگاری میهرەبانی ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە، ئەو ڕۆژە کەس ناتوانێت لەبەردەم زاتی پەروەردگاردا بدوێت. ڕۆژێک دێت جبرەئیل و فریشتەکان بە ڕیز دەوەستن و ورتەیان لێنایەت و هیچ قسە ناکەن، مەگەر ئەوەیان کە خودای میهرەبان مۆڵەتی بدات و قسەی جوان و بەجێ پێشکەش بکات. ئەو ڕۆژە ڕۆژێکی حەق و ڕاستە و بەڕێوەیە، جا ئەوەی دەیەوێت با بەرەو لای پەروەردگاری ڕێگە بگرێتەبەر. بەڕاستی ئێمە ئێوەمان ئاگادار کردووە لەوەی کە سزایەکی نزیک بەڕێوەیە، ئەو ڕۆژە ڕۆژێکە کە ئادەمیزاد سەیری دەستپێشخەری خۆی دەکات، خودا نەناسیش دەڵێت، خۆزگە هەر خاک بوومایە، ئاوا زیندوو نەکرامایەتەوە و گیرم نەخواردایە.